کە بەرهەمی توێژینەوە و ماندووبوونی بیست ساڵ تەمەنە و گوزەرکردنە بە ژیانی گەورەترین مامۆستا و پێشەنگی مرۆڤایەتی وێناکردنی ژیانی سەردار و پێشەوای مرۆڤایەتی محەممەدە سل الله عليه وسلم کە پڕ بووە لە ناسۆر و هەورازون شێ و پڕ لەوانەی ڕەوشت بەرزی و سەبر و ئارامی بووە بۆ گەیاندنی پەیامی بەرزی پەروەردگار بە مرۆڤایەتی لەم بەرهەمەدا زیاتر ئاشنا بە بەژیان و سیرەتی پێشەوامان سەل الله عليه وسلم ژیانی پێغەمبەری خوا لە قورآن و فرەرمودەکاندا لە خوێندنەوەی خالد محەممەد تۆمارکردنی دەنگ ئومێد محەممەد تایتڵ و کاریگەری دەنگ دانا ئەبوو بەکر بە ناوی خوای بەخشندەی میهرەبان بەڕێزان بێگومان خوێندن و زانینی ژیاننامەی پێغەمبەری ئازیز و خۆشەویست درودی خوای لەسەر بێت یەکێکە لەو پێویستیانەی کە دەبێت مسلمان بیزانێت خوای گەورە ژیان نامەی پێغەمبەرانی سەلامی خوایان لێ بێ بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕوون کردۆتەوە هەروەک دەفەرموێت لقد كان في قصصهم عبرة لأولي الألباب یوسف 111 واتە بەڕاستی لە ناسینی ژیانی پێغەمبەراندا پەند و ئامۆژگاری زۆری تێدایە بۆ ئەو کەسانەی خاوەن بیر و هۆشن. ئەگەر پێویست بێت لەسەرمان ژیاننامەی پێغەمبەران بزانین، ئەوا زیاتر پێویستە کە لە نزیکەوە بە ئاگا بین لە ژیانی پێغەمبەری خۆمان درودی خوای لەسەر بێ. خوای گەورە سوودی بە ئاگابوونمان لە ژیاننامەی پێغەمبەران بۆ ڕوون دەکاتەوە و دەفەرموێت. وکلا نقص علیک من انباء الرسل ما نثبت به فوادک، هود سەد و بیست، واتە، بەسەرهاتی پێغەمبەرانی پێشووتر ئەگێڕینەوە بۆ تۆ ئەی محمد بۆ ئەوەی دڵت ئارام و جێگیر بێت و بزانیت ئەوانەی کە بەسەر تۆدا هاتووە بەسەر پێغەمبەرانی پێش تۆشدا هاتووە، وە بۆ ئەوەی بزانیت ئەوان ژیانیان چۆن بردۆتە سەر و چۆن ڕووبەڕووبوونەوەی کافرەکانیان کردووە، وە بۆ ئەوەی موسڵمانیش بزانێت پێغەمبەری خۆشەویستمان دروودی خوای لەسەر بێ چۆن ژیانی بردۆتە سەر و ئاینی ئیسلامی چۆن بڵاو کردۆتەوە ئەتوانین بڵێین بە خوێندنەوە و شارەزابوونمان لە سیرە و ژیاننامەی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ ئەم سوودانەی خوارەوەمان دەست دەکەوێت. یەکەم، فێربوونی بەندایەتی و چەسپاندنی بۆ خوای گەورە، لە سیرەوە فێر دەبین کە بیروباوەڕی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ و یارانی چۆن بووە، لە هەمان کاتدا بیروباوەڕی کافرەکان چۆن بووە، ئەو کاتە زیاتر لە عەقیدە حاڵی دەبین و لە بارودۆخی هاوچەرخی خۆمان باشتر ئاگەدار دەبین. دوو، هەر لە سیرەوە بۆمان دەردەکەوێت کە پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ مرۆڤێکی ئاسایی بووە، بەڵێ پێغەمبەری خوا بووە، بەڵام وەک کەسانی تر مرۆڤ بووە، پێغەمبەری خوا باشترین سەرمەشق و نموونەتانە کە چاوی لێ بکەن، بێگومان تا ژیاننامەی پێغەمبەرەکەمان دروودی خوای لەسەر بێ نەزانین و نەناسین نازانین چۆن بیکەین بە نموونەی خۆمان و چۆن سوننەتەکانی جێبەجێ بکەین و ئاینەکەی بەرقەرار بکەین. چوار، هەر لە سیرەوە بۆمان دەردەکەوێت کە قۆناغەکانی بانگەوازی ئیسلام چۆن دەبێت وە چۆن پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە قۆناغی نهێنیەوە گەیاندیە قۆناغی ئاشکرا و چۆن بەرەنگاری کافرەکان بوەوە و چۆن پڕوپاگەندەی کوفر دژ بە ئیسلام کرا و و بەرپەرچدانەوەی چۆن بوو. پێنج. هەر لە ڕێگەی سیرەوە چەندەها زانیاری و زانستی شەرعی فێر دەبین وەک. یەکەم، زانستی هۆیەکانی هاتنەخوارەوەی ئایەتەکان. دوو، زانستی ناسینەوەی ناسخ و مەنسوخ. سێ، زانستی ناسینی مانا و ناوەرۆکی ئایەتەکانی قورئان و چۆنێتی جێبەجێ کردنیان. چوار، زانستی ناسینی هۆکارەکانی وتنی فەرمایشتەکانی پێغەمبەر، دروودی خوای لەسەر بێ. شەش، ژیاننامەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، پەند و ئامۆژگاریەکی یەکجار گەورەیە بۆ هەموان، مرۆڤ لێوەی فێر دەبێت، کە گەر باوک بوو چۆن باوکایەتی بکات، گەر مێرد بوو چۆن مێردایەتی جێبەجێ بکات، گەر سەرکردە بوو چۆن سەرکردایەتی بکات، گەر موفتی بوو چۆن فەتوا بدات، گەر دادوەر بوو چۆن دادوەری بکات، گەر مامۆستا بوو چۆن مامۆستایەتی بکات. بایەخدان بە زانینی ژیاننامەی پێغەمبەری خوا، دروودی خوای لەسەر بێت. ئیمامی زەرقانی لە شەرح المواهب دا و لە باسی ئەم بابەتەدا دەفەرموێت، یەکەم، لە زەین العابدینی کوڕی عەلی کوڕی حوسەینەوە دەگێڕێتەوە کە چۆن لە زەمانی خۆیدا گرنگی دراوە بە ژیاننامەی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و دەفەرموێت، لە زەمانی ئێمەدا چۆن سوڕەتی قورئانیان فێر دەکردین، هەروا باوانی بەڕێزی ئێمەش ژیاننامەی پێغەمبەریان فێر دەکردین. دووەم، ئیسماعیلی کوڕی سەعدی کوڕی ئەبی وەقاس دەفەرموێت، باوکم هاوەڵێکی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ، ژیان و غەزاکانی پێغەمبەری خوای فێر دەکردین و دەیوت، ئەی کوڕەکەم! ئەمە شەرەف و ڕێز و سەربەرزی باووباپیرتە. بە هیچ جۆرێک لە بیری نەکەی. سێ، زانای پایەبەرز ئەبو شەهابی زوهری سەبارەت بە زانستی سیرە دەفەرمێت، زانستی ناسینی ژیان نامەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ناسینی زانیارەکانی دنیا و قیامەتە. چۆنێتی ئامادەکردن و نوسینی ئەم ژیان نامەیە. لە ئامادەکردن و نوسینی ئەم ژیان نامەیەدا ئەم خاڵانە ڕەچاو کراون. یەکەم، کۆکردنەوەی سەرجەم باسەکان لە ئایەتەکانی قورئانی پیرۆز. دوو، کۆکردنەوەی سەرجەم باسەکان لە فەرموودەکانی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و نووسینی بەم جۆرەی خوارەوە. زیاتر پشتبەستن بە فەرموودە سەحیحەکان، و هێنانی هەندێک فەرموودە و ئەثەری زەعیف ئەویش تەنها بۆ بەئاگابوون لێیان و زیاتر دەوڵەمەند کردنی باسەکە. ئەلیف، دیاریکردنی هەموو سەرچاوەکان و پلەی فەرموودەکان. باء، سوودوەرگرتن لە تەخریج و تەحقیقی هەموو زانایانی فەرموودەناس لە کۆن و تازەدا، بە لەبەرچاوگرتنی بەهێزترین حوکم لە بارەی ئەو فەرموودانەوە. تاء، کۆکردنەوە و ڕێکخستنی باس و بەسەرهاتەکان لە سەرجەم سەرچاوەکاندا، بۆ نموونە لای ئیمامی موسلیم بە شەش لەفز هاتووە، ولای ئیمامی بوخاری بە سێ لەفز ولای ئیمامی ئەبو داود بە چوار لەفز ولای ئیمامی تەبەرانی بە دوو لەفز و هەروەها لە پێشدا هەر شەش فەرموودەکەی ئیمامی موسلیم ڕێک خراوە پاشان سێ فەرموودەکەی ئیمامی بوخاری ڕێک خراوە و هەروەها لە دواییدا هەموو ئەو فەرموودانە ڕێک خراون وەک بەسەرهاتێکی تەواو تۆمار کراون. سێ، کۆکردنەوەی باسەکان لە سەرجەم سەرچاوەکانی سیرە، ئەویش بەم جۆرەی خوارەوە، ئەلیف، زیاتر پشت بەستراوە بە حەدیس، نەک بە گێڕانەوەکانی ژیاننامەنووسان. با، ڕێکخستنی گێڕانەوەکانی سیرە بە گوێرەی کۆنترینیان، بۆ نموونە، سەرەتا کەڵک وەرگیراوە لە گێڕانەوەی عوروەی کوڕی زوبەیر، پاشان موسای کوڕی عەقەبە، پاشان ئەبو شەهابی زوهری، دواتر ئیبن و ئیسحاق و ئیبن و هیشام و وە هەروەها. تاء، ئەگەر بەسەرهاتێک لە دوو سەرچاوەی سیرەدا بە دوو جۆر هاتبێت زیاتر پشت بەسراوە بە ڕاستتر و بەهێزترینیان. ثاء، ڕێکخستنی بەسەرهات و ڕووداوەکە لە سەرجەم ڕیوایەتەکانی ئەهلی حەدیس و ڕێکخستنیان لەگەڵ سەرجەم ڕیوایەتەکانی ژیاننامەنووسان. چوار، لابردنی زۆرێک لە شیعر و ناو کە بایەخی زۆری نەبێت بۆ باسەکە. پێنج، داڕشتن و نووسینەوەی باسەکان بە شێوازی اهل السیر و المغاری نووسراوەتەوە. تێبینی، سەرجەم بەسەرهات و ئەو ڕیوایەتانەی کە لەم ژیاننامەیەدا هاتووە، دەقاودەق لە دەمی ئەو کەسانەوە وەرگیراوە کە خۆیان ئامادەی بەسەرهاتەکە بوون و، بە شێوە و زمانی ئەو کاتی خۆیان دەیگێڕنەوە. منیش بە بێ دەستکاریوەرم گێڕاوەتە سەر زمانی کوردی بۆ ئەوەی تام و چێژی مێژووی قسەی ئەو کاتەی وەک خۆی بمێنێتەوە. باوکی عەبدوڵا، محەمەد مەلا فایەق شارەزووری، نووسەری کتێبی ژیانی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ لە قورئان و فەرموودەکاندا. ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. نەسەبی پاکی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ابو القاسم محمدی کوڕی عبداللە ی کوڕی عبدالمطلب کوڕی هاشمی کوڕی عبدالمنافی کوڕی قوسەی کوڕی کیلابی کوڕی مڕەی کوڕی لوئەی کوڕی غالیبی کوڕی مالیکی کوڕی نەضری مەدرەکەی کوڕی خوزامەی کوڕی ئەلیاسی کوڕی مەضری کوڕی مەعدی کوڕی عەدنانە. زانایان دەڵێن ئەوەی لە دوای عەدنان باس کراوە لە نەسەبی پێغەمبەر درودی خوای لەسەر بێت ڕاست نییە، هەروەک ئیمامی بەغەوی ئاماژەی پێکردووە. پێغەمبەر درودی خوای لەسەر بێت سەبارەت بە ناردنی لە چاکترین تیرەوهۆزدا ئەم ڕاستیانەی خوارەوە ڕوون دەکاتەوە، یەکەم، وائیلی کوڕی ئەسعەف، دەگێڕێتەوە کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێت فەرموویەتی، خوای گەورە لە کوڕانی ئیبراهیم ئیسماعیلی هەڵبژاردووە، لە کوڕانی ئیسماعیلیش کینانەی هەڵبژارد، وە لە کینانەش قوڕەیشی هەڵبژارد، وە لە قوڕەیشیش بەنی هاشمی هەڵبژارد، وە لە بەنی هاشمیش، منی هەڵبژارد دوو ئەبو هورەیرە دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرموویەتی نێردراوم لە چاکترین زەمان و سەدەی کوڕانی ئادەم سەدە لە دوای سەدە تا ئەو سەدە و کاتەی کە منی تێدا نێرراوم ئەبو سوفیان پێش مسلمان بوونی بۆمان دەگێڕێتەوە و دەڵێت دوای ئەوەی چوومە لای هێرقل پرسیاری لێکردم لەبارەی نەسەبەی پێغەمبەرەوە درودی خوای لەسەر بێ منیش لە وەڵامدا وتم، پێغەمبەری خوا نەسەبێکی پایەبەرزی هەیە. هیرقلیش پێی ڕاگەیاندم و وتی، پێغەمبەران هەموویان سەرجەم لە نەسەبی بەرزی قەومی خۆیاندا دەنێردرێن. پێغەمبەرایەتی پێغەمبەری خۆشمان درودی خوای لەسەر بێ هەر لە پێش دروست بوونی ئادەمەوە بووە سەلامی خوای لەسەر بێ. خوای گەورە ئەو بڕیارەی لەسەر داوە و لە لەوح المحفوظدا نووسیویەتی، بەڵام وا تێنەگەین کە پێغەمبەری خۆمان دروودی خوای لەسەر بێ لە پێش ئادەمدا سەلامی خوای لەسەر خوای گەورە دروستی کردووە بەڵکو لە سەدە و کاتی دیاریکراوی خۆیدا دروست بووە. ئەبو هورەیرە بۆمان دەگێڕێتەوە و دەفەرمێت، وتم ئەی پێغەمبەری خوا! کەی پێغەمبەرایەتیت بۆ مسۆگەر بووە لەلایەن خوای پەروەردگارەوە؟ فەرمووی، لەو کاتەی کە ئادەم هێشتا لە نێوان ڕۆح و لاشەدا بوو، واتە پێش ئەوەی خوای گەورە ئادەم بە تەواوی دروست بکات، من پێغەمبەر بووم. لە ڕیوایەتێکی تردا هاتووە و دەفەرموێت، من لە لای خوای گەورە نووسرابووم کە دواهەمین پێغەمبەرم، هێشتا ئادەم لە قوڕەکەیدا بوو. مژدەی ناردنی پێغەمبەر، دروودی خوای لەسەر بێت، ئەبو ئومامە دەفەرموێت، وتم، ئەی پێغەمبەری خوا! سەرەتای پێغەمبەرایەتیت چۆن بوو؟ فەرمووی، سەرەتای پێغەمبەرایەتیم دوعای ئیبراهیمی باوەگەورەم بوو، وە مژدەی عیسا بوو، وە دایکم کاتێ منی لە سکدا بوو بینی نوورێک لێوەی دەرچوو هەموو کۆشکەکانی وڵاتی شامی ڕووناک کردەوە. جولەکەکانیش پێش هاتنی پێغەمبەری خودا دروودی خوای لەسەر بێ بە گوێی عەرەب و خەڵکانیاندا دەدا کە ئێستا ئەو کاتە نزیکە ئەویش بەو شێوە و باسەی کە خوای گەورە لە تەورات و ئینجیلدا باسی کردووە وە جوولەکەکانی ناو شاری مەدینە زوو زوو مژدەیان بە خەڵکی ئەو شارە دەدا کە کاتی هاتنی ئەو پێغەمبەرە درودی خوای لەسەر بێ نزیک بۆتەوە ئیبن و ئیسحاق دەگێڕێتەوە لە سەلەمەی کوڕی سەلامەوە دەفەرمێت دراوسێیەکی جوولەکەمان هەبوو لە کوڕانی بەنی ئەشهل ڕۆژێک هاتە دەرەوە و لای کۆمەڵێک لە بەنی ئەشهل وەستا من ئەو ڕۆژە زۆر منداڵ بووم بوردەیەکم لەسەر شان بوو، پاڵم دابوو بە دیوارەکەی ماڵی خۆمانەوە، ئەو جوولەکەیەش هات بۆ لامان و باسی قیامەت و حساب و میزان و بەهەشت و دۆزەخی دەکرد، ئەمانەی بە کەسانێک دەوت هاوبەش پەیداکەر بوون و بێ ئاگا بوون، کەسانێک بوون نەیاندەزانی کە مردن و زیندووبوونەوە چییە و باوەڕیان بە زیندووبوونەوە نەبوو، ئەوانیش پێیان وت، ماڵت ئاو بێ فڵان کەس، تۆ بڵێی خەڵکان دوای مردن زیندوو ببنەوە، پاشان بڕۆنە جێگەیەک کە بەهەشت و دۆزەخی تیایە و سزا و پاداشتی کردەوەکانی دنیایان تێدا وەردەگرن؟ ئەویش وتی، بەڵێ سوێند بەوەی کە گیانی منی بەدەستە ئەوە دەبێ و ڕاستیشە. خۆزگە دەخوازم تەنوورێک بە ئەندازەی هەموو دنیا بێت و هەروەها بە ئەندازەی هەموو دنیاش داری تێدا بێت. و من فڕێ بدرێمە ناوی و سەرەکەی قەپات بکرێت، خۆزگە دەخوازم بچمە ناو ئەو تەنورە و نەچمە ناو ئەو دۆزەخەوە کە لە دوای زیندوو بوونەوە هەیە. دوایی پێیان وت، ئەی فڵان کەس، نیشانەی ئەوەی تۆ دەیڵێی چییە؟ ئەویش وتی، پێغەمبەرێکی نێرراوە لەم وڵاتانەوە، پەنجەی درێژ کرد بۆ لای شاری مەککە و یەمەن، وتیان تۆ بڵێی کەی بێت؟ ئەویش سەیری مناڵێکی کرد کە دانیشتبوو وتی، پێ ناچێت ئەمە تەمەنی تەواو بێت تا بەو پێغەمبەرە نەگات. سەلەمە دەفەرموێت، وەڵڵاهی شەو و ڕۆژ تەواو نەبوو تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ناوماندا دەرکەوت و باوەڕمان پێ هێنا و جولەکەکان کافر بوون و باوەڕیان پێ نەهێنا لە حەسودی خۆیانا. وە دەفەرموێت، دوایی بەو کابرا جولەکەمان وت کە ئەوانەی بۆ دەگێڕاینەوە، ئەی تۆ نەبوویت باسی ئەو پێغەمبەرەت بۆ دەکردین وتی، بەڵێ، بەڵام ئەو پێغەمبەرە نییە کە من بۆم باس دەکردن. هەروەها زانایانی شارەزای گاورەکان بە هەمان شێوە مژدەیان داوە بە هاتنی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، وەکو سەلمانی فارسی دەفەرموێت، ئەوە بوو دوا مامۆستام کە چوومە لای بۆ ئەوەی ئامۆژگاریم بکات من پێم وت، کێ هەیە لەسەر ئاینی ڕاستەقینەی عیسا مابێت لەسەر زەوی تا منیش بچمە لای و خزمەتی بکەم و ئاینی لێوە فێر بم؟ ئەویش وتی، وەڵڵاهی ئەی کوڕم، کەس شک نابەم لەسەر زەویدا مابێت لەسەر ئەو ئایینە بێت کە من و تۆی لەسەر بووین تا بتنێرم بۆ لای، بەڵام وا نزیک بۆتەوە کاتی پێغەمبەرێک کە لە حەرەم دادەنێررێ بە ئایینی ئیبراهیم سەلامی خوای لەبێ و کۆچ دەکات بەرەو شوێنێکی دوو بەرزایی لە ناوچەی عەرەبدا کە پڕ لە خورمایە و نیشانەیەکی هەیە کە پێی دەناسرێتەوە. دیاری وەردەگرێت و خێر و یارمەتی وەرناگرێت لە نێوان هەردوو شانی دا مۆری پێغەمبەرایەتی پێوەیە ئەگەر توانات هەیە بگەی بۆ وڵاتە پێش ئەوەی خی گەورە بینێرێت تۆ بگەرە ئەو وڵاتە تاک و بچیتە خزمەتی و بە دیداری شاد ببی هەڵکەندنی بیری زەمزەم عبدمطلیب یەکێک بوو لە پیاوە ڕیش سپی و ناودارەکانی قوڕیش باپیری پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ لە خەویدا خەوی بینی پێی وترا کە هەستێ بە هەڵکەندنی بیری زەمزەم و شوێنەکەی بۆ دیاری کرا چونکە بیری زەمزەم دوای پێغەمبەر ئیسماعیل سەلامی خوای لەسەر بێ پڕ بووبووەوە و کەس نەیدەزانی ئەو بیرە شوێنەکەی لە کوێدایە تا دەری بدەن و تازە بێتەوە و پڕ ئاو بێ بەسەرهاتی ئەم خەوەی عەبدولموتەڵیب، ئیمامی عەلی کوڕی ئەبی تاڵیب دەیگێڕێتەوە بۆمان لەسەر زمانی عەبدولموتەڵیب و دەفەرموێت، من کاتێ خەوتبووم لە پەنای کەعبەدا، یەکێک هات بۆلام و وتی، هەستە پاکەکە هەڵکەنە. وتم پاکەکە چییە؟ خەوەکەم نەما، هەستام، بۆ بەیانی گەڕامەوە بۆ شوێنی خۆم و لەوێدا خەوتم و دیسان لە خەومدا هەمان دەنگی پێشوو هاتەوەو گوێم و وتی، هەستە، پڕخێرەکە هەڵکەنە. وتم، پڕخێرەکە چییە؟ دەنگەکە نەما. منیش بە ئاگا هاتم. دەفەرموێت، بۆ ڕۆژی دوایی واتە سێیەم هاتمەوە و خەوتم و هەمان دەنگ هاتەوە و پێی وتم، هەستە، هەرە گرانبەها و بەسوودەکە هەڵکەنە. وتم گران بەهاکە چیە دەنگەکە نەما بۆ ڕۆژی چوارەم هاتمەوە و خەوتم دیسان هەمان دەنگم لە خەودا لێ پەیدا بوو وتی هەستە زەم زەم هەڵکەنە وتم زەم زەم چیە وتی زەم زەم بیرێکە ئاوەکەی هەرگیز کۆتایی نایەت و کەم ناکات حاجیەکانی ماڵی خوای پێ تێرئاو کە لە نێوان خوێن و تەرسەکاندا لای جێدەنووکی قەلەڕەشە و پەڵاویەکەی لای شارە مێروولەکەدایە، واتە ئەو سێ نیشانەیی پێدام کە بیرەکە لەوێدایە. ئیبن ئیسحاق دەگێڕێتەوە و دەفەرمێت، کاتێ شوێنەکەی بۆ ڕوون بووە و جێگەکەی پێ نیشان درا، بۆی دەرکەوت کە ئەو خەوە ڕاستە و لەلایەن خواوەیە. هەر بەیانی لەگەڵ تاقە کوڕەکەیدا، حارسی کوڕی عەبدولموتەلیب، کە ئەو کاتە هەر ئەو کوڕەی هەبوو، هەستا بە پاچ و خاکەنازی خۆیەوە ڕۆی بەرەو ئەو جێگەیەی پێی نیشان درابوو، کە لە شوێنی قەلە ڕشەکەدا هەڵی کەنێت و دەفەرموێت، کە هەڵی کەند گەیشتە تەڕایی و وتی، اللە اکبر! و قوڕەیش زانیان کە بیرەکەی دۆزیوەتەوە و گەیشتۆتە ئاو، ئەوان هاتن و هەڵیانکوتایە سەری و وتیان، ئەی عەبدولموتەلیب، ئەمە بیری ئیسماعیلی باوەگەورەمانە و مافی خۆشمانی تێدایە بەشدارمان بکە. وتی، نەخێر، ئەمە شتێکە تەنها بە من دراوە و تایبەتە بە منەوە. وتیان، نەخێر، یان دەبێ بەشمان بدەیت، یان وازت لێناهێنین و دادگاییت دەکەین لای یەکێک. ئەویش وتی، کێ بە دادوەر دەزانن با بچین بۆ لای دادگایم بکەن ئەوانیش کۆبوونەوە لەسەر ئەوەی کە بچنە لای قەشەیەکی بەنی سەعدی کوڕی هوزەیم لە چواردەوری شامدا تا ئەو دادوەریان بێت کە ئەو بیرە مافی کێیە عەبدولموتەلیب خۆی و هەندێ لە پیاوانی عەبدولمەناف لەگەل لایەنەکانی تری قوڕەیش وەکو بەنی موغیرە و بەنی عەدی و بەنی عەبدودار هەر لایەنێک لەمانە چەند کەسێکیان لێ هەڵبژێررا و هەموویان پێکەوە بەڕێ کەوتن بەرەو شام. کاتێ گەیشتنە جێگەیەکی چۆڵەوانی و ئاویان لێ کەم بووەوە، عەبدولموتەلیب و بەنی مەناف ئاویان پێ نەما. داوای ئاویان کرد لە هاوەڵانی تریان، ئەوانیش وتیان، ناتوانین ئاوتان بدەینێ. چونکە شوێنەکە چۆڵەوانییە و دەترسین ئێمەش ئاوەکەمان کەم بکا و لە تینوێتیدا بخنکێین. دەفەرموێت، بەم جۆرە تینوێتییەکەش گەیشتە ئەوان و گەیشتە تیرە و هۆزەکانی تر. عەبدولموتەلیب زانی کە پاش ماوەیەکی تر ئاو دەبڕێت لە هەر هەموویان نەک تەنها لەوان. بۆیە ڕاوێژی پێکردن و وتی، چی بکەین ئێستا؟ ئەوانیش وتیان، بۆچوونمان وەکو بۆچوونی تۆ وایە، چی دەڵێیت با ئەنجامی بدەین؟ عەبدولموتەلیب وتی. من وای بە باش دەزانم هەموو پیاوێک لە ئێمە گۆڕی خۆی بە دەستی خۆی هەڵکەنێت و لە ناویدا دابنیشێ و چاوەڕوانی مردن بکات. ئەگەر مردنیش هات، ئەوا یەکێکمان دەبێت پاڵێک بە یەکێکمانەوە بنێت و بیخاتە ناو گۆڕەکەیەوە، تاکو هەموومان دەشاررێینەوە. و دواکەسمان ئەگەر نەشاردێتەوە یەکێک دەبێت بیشارێتەوە، نەشاردنەوەی یەک کەس چاکترە لە نەشاردنەوەی کۆمەڵێک. دەفەرموێت، هەموویان چاڵیان هەڵکەند و چاوەڕێی مردنیان دەکرد، لەناکاو عەبدولموتەڵیب وتی، وەڵڵاهی ئێمە بەدەستی خۆمان خۆمان دەخەینە ناو مردنەوە، بەڵام با هەستین سۆراغێکی پەیداکردنی ئاو بکەین، بەڕاستی ئەمە بێدەسەڵاتییە. هەستن با بگەڕێین بەڵکو خوای گەورە ئاوێکمان پێ ببەخشێ. ئەوانیش خۆیان کۆکردەوە و عەبدولموتەلیبیش وتی، من دەڕۆم. هەر هەڵسا و سواری وشترەکەی بوو. لە ژێر پێی قاچی وشترەکەیدا کانییەکی ئاوی شیرین دەرچوو. عەبدولموتەلیبیش کە ئاوەکەی بینی، هاواری کرد و وتی، اللە اکبر، اللە اکبر! هاوەڵەکانیشی بە هەمان شێوە. پاشان عەبدولموتەلیبیش دابەزی، ئاوە شیرینەکەی خواردەوە و کوڕانی بەنی مەناف لێیان خواردەوە و ئەو شتانەی پێیان بوو، پڕیان کرد لە ئاو. پاشان داوای لە لایەنەکانی تری قوڕەیش کرد کە بێن لەو کانیە تێر ئاو بخۆنەوە و تێرئاو بن، ئەوانیش هاتن و تێر ئاویان خواردەوە، دوای خواردنەوەی ئاوەکە لایەنەکانی تری قوڕەیش وتیان. وەڵاهی خوا کارەکەی بۆ یەکلایی کردینەوە و بەخشییە تۆ، وەڵاهی بە هیچ جۆرێک ململانێت لەگەڵ ناکەین لەسەر ئاوی زەمزەم، ئەو خوایەی لەم زەویە چۆڵ و بیابانەدا ئەم ئاوەی بۆ تۆ هەڵقوڵاند هەر ئەو خوایەیە کە زەمزەمی نیشان داویت و کردوویەتی بە موڵکی خۆت، بڕۆ، بڕۆ بە دەستی خۆت ئاو ببەخشە، زەمزەم تەنها موڵکی تۆیە. بەم شێوەیە هەموویان ڕازی بوون کە عەبدولموتەلیب و بەنی مەناف ئاو بەخشەر واتە سیقایەتی حاجیەکان بکەن و خاوەنی بیری زەمزەم بن تا کۆتایی زەمان. هەروەها پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ڕزگارکردنی مەککەدا هەمان سەروەری گێڕایەوە بۆ بەنی مەناف، بۆیە پێغەمبەری ئازیز درودی خوای لەسەر بێ بە کوڕانی بەنی مەنافی فەرموو ئاوی زەمزەم هەڵگۆزن ئەی کوڕانی بەنی عبدالمطلب گەر لەبەر ئەوە نەبێت خەڵکان بە سوننەتی بزانن و زاڵ ببن بەسەرتاندا و بەخشینی ئاوی زەمزەنتان لێ زەوت بکەن ئەوا منیش دەهاتم و لەگەڵتاندا ئاوی زەمزەمم هەڵدەگۆزی و دەمبەخشییە حاجیەکان. لەدایک بوونی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێت بەڕێزان ئیبن ئیسحاق دەفەرموێت، عەبدولموتەڵیب چوو بۆ لای وەهبی کوڕی عەبدولمەنافی کوڕی زوهرەی کوڕی کیلاب، کە بەناوبانگ بوون بە بەنی زوهرە لە ناو قوڕەیشدا، ئەو پیاوە ئەو ڕۆژە گەورە و سەرکردەی بەنی زوهرە بوو، لە هەموویان گەورەتر و بەتەمەنتر بوو، چووە لای و داوای ئامینەی کچی وەهبی لێ کرد بۆ عەبدوڵای کوڕی خۆشەویستی خۆی. ئامینە ئەو ڕۆژە ئافرەتێکی پایەبەرزی ناو هەموو قوڕەیش بوو، نەک کوڕانی بەنو زوهرە بە تەنها بەو شێوەیە، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ڕێگەی دایک و باوکیەوە بووە خاوەنی پایە بەرزترین نەسەب و نەژاد ئیبن ئیسحاق دەفەرموێت عەبدوڵا ئامینەی خواست و پاش ماوەیەک وەفاتی کرد هێشتا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە سکی دایکیدا بوو ئیمامی زوهری دەفەرموێت، عەبدولموتەلیب عەبدوڵای باوکی پێغەمبەری بۆ شاری مەدینە نارد، بۆ ئەوەی هەندێ لە خورما چاکەکانی شاری مەدینەی بۆ بکڕێت و بۆی بهێنێتەوە بۆ مەککە. ئەوە بوو عەبدوڵا ڕۆیشت و لە شاری مەدینە مرد و نێژرا. لەو کاتەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە سکی دایکی دابوو. خوای گەورە ئاماژە دەدات بەوەی کە باوکی هەر لە منداڵییەوە مردووە. خوای گەورە داڵدەی داوە بەهۆی باپیریەوە هەروەک دەفەرموێت، الم یجدک یتیما فآوی، ابن هشام دەفەرموێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە دووشەممەی دوانزەی ربیع الاول ی عام الفیل دا لەدایک بووە، ئەم وتەیەشی، چەند پاڵپشتێکی بەهێزی هەیە بە فەرموودە سەحیحەکان لەوانەش، یەکەم، فەرموودەکەی ئەبی قەتادە کە دەفەرموێت، پرسیارم کرد لە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ، بۆچی تەنها لە هەفتەیەکدا بەس دووشەممە و پێنجشەممە بەڕۆژوو دەبیت؟ پێغەمبەری ئازیز دروودی خوای لەسەر بێ فەرمووی، چونکە دووشەممە ڕۆژێکە کە من تیایدا لەدایک بووم، وە ڕۆژێکە تیایدا بووم بە پێغەمبەر وە لەو ڕۆژەدا وەحیم بۆ دابەزی دوو ئیبن عباس دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە ڕۆژی دووشەممەدا لەدایک بووە و هەر لەو ڕۆژەشدا کراوە بە پێغەمبەر و هەر لەو ڕۆژەشدا وەفاتی کردووە ئەو ڕیواەتانەی کە هاتووە سەبارەت بەوەی کە چەند نیشانەیەکی سەرەتایی ڕوویداوە پێش هاتنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ لەوانەش وەک لەرزینی ئەیوانی کیسرا و کەوتنە خوارەوەی چواردە تاقەکەی و کوژانەوەی ئاگری فارس و ڕۆچوونی دەریاچەی ساوا هەمووی تێکڕا زەعیفن و هەروەها ئەو فەرموودەی کە ڕیوایەت کراوە کە دەڵێ مایەی ڕێزلێگرتنم ئەوەیە کە بە خەتەنەکراوی لەدایک بووم، ئەمەش بە هەمان شێوە زەعیفە و بە بەڵگە ناژمێردرێ. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، نەسەبی نەک لە قوڕەیشدا پاک بووە، بەڵکو لە ئادەمەوە نەسەبی پاک و بەرز بووە و هیچ زیناکارێکی تیا نەبووە، تا لە ڕێگەی ئەو زیناکارەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی لەکەدار ببێ. ئیمامی عەلی ڕەزای خوای لێ بێت دەفەرموێت. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرموویەتی، هاتوومەتە دەر لە نیکاحێکی شەرعیەوە نەک لە زیناکاریەوە، لە ئادەمەوە هەتاوەکو دایک و باوکم منیان بووە و هیچ زیناکارێکی زەمانی نەفامیم توش نەبووە، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەدایک بوو، یەکەم کەس کە شیری پێداوە ثوەیبەی خزمەتکاری ئەبو لەهەب بوو کە پێشتر شیری دابوو بە حەمزەی کوڕی عبدالمطلب و ئەبو سەلەمەی کوڕی ئەبو ئەسەدی مەخزومی، بەڵگەش فەرموودەکەی ئومو حەبیبەیە کە دەفەرموێت، بە پێغەمبەری خوام و دروودی خوای لەسەر بێ، دەڵێن، دەتەوێ کچی ئەبو سەلەمە مارە بکەیت؟ فەرمووی، کچی ئوم سەلەمە؟ وتم، بەڵێ، فەرمووی، بەڵام ئەو کچی برای شیریمە و پێم ناشێ، چونکە ثوەیبە شیری داوە بە من و بە ئەبا سەلەمە. وە لە ڕیوایەتەکەی ئیبن عەباسدا ڕەزای خوای لێبێ دەفەرموێت، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرموویەتی، حەمزەی کوڕی عەبدولموتەڵیب، برای، شیریمە. دایەنگا کردنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێت لە بەنی سەعد، بەسەرهاتی دایەنگە کردنی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ، وە پەروەردە کردن و پێگەیاندنی لە بەنی سەعددا بەم شێوەیە هاتووە. ئیبن ئیسحاق دەفەرموێت. حەلیمەی کچی زوئەیبی سەعدی، خۆی و مێردەکەی لەگەڵ کوڕێکی بچووکی خۆیاندا کە بە باوەشیەوە بوو و شیری پێداوە، لەگەڵ کۆمەڵە ئافرەتانێکی بەنی سەعد هاتوون بەرەو شاری مەککە، بۆ ئەوەی منداڵیان دەستکەوێت و دایەنگەی بکەن. ئەوەش لە ساڵێکدا بووە کە قات و قڕی و گرانی بووە. حەلیمە دەیگێڕێتەوە و دەڵێت، من بە سواری گوێدرێژەکەمانەوە بووم، وشترێکمان پێ بوو زۆر لەڕ بوو قەترە شیری تیا نەبوو سەرتاسەری شەو نەدەخەوتین لە گریانی منداڵەکەمدا ئەوەندەم شیر نەبوو بیدەمێ و وشترەکەش شیری تیا نەمابوو هیوامان وابوو کە فەڕ و بەرەکەت ڕوومان تێ بکا و دەرگای خێرمان لە ڕوودا بکرێتەوە سواری گوێدرێژەکەمان بووم ئەو گوێدرێژە نەیدەتوانی بڕوات هاوەڵانم بەجێیان دەهێشتم و زۆر جار پێم دەوتن لەسەرم بوەستن. ڕۆیشتین تا هەموومان گەیشتینە مەککە. کوڕێکمان بینی و نیشانمان درا. هەموومان پێمان خۆش بوو وەریبگرین. بەڵام کاتێ دەیانگوت ئەمە باوکی نەماوە، لە خەیاڵی خۆماندا دەمانوت جا چی بکەین لە دایکی؟ ئێمە دەمانەوێت باوکی لە ژیاندا بێت پاداشتی بەخێوکردنەکەمان بە باشی بداتەوە. منیش پێم ناخۆش بوو بە دەستی خاڵی بگەڕێمەوە و هیچم پێ نەبێ بە مێردەکەم وت دەچم ئەو منداڵە بێ باوکە دەهێنم ئەویش وتی قەی ناکە بچۆ بیهێنە بەڵکو خی گەورە بیکاتە بەرەکەت بۆمان هەر ئەوەندە بوو چووم و هێنام بۆ لای شتومەکەکانم هەرگرتم بە باوەشمەوە هەردوو ممکن پڕ بوو لە شیر و تێر شیری خوارد هەردوو منداڵەکەشم تێر شیریان خوارد و تێر خەوتن مێردەکەشم هەستا و چوو بۆ لای وشترە بە ساڵا چۆ لە ڕەکە هەر ئەوەندە نزیک بۆوە لێی سەیری کرد گوانەکانی سەر تاسەر پڕ بووە لە شیر ئەوە بوو شیرێکی یەکجار زۆری دۆشی و ئەو شەوە بە تێر و تەسەلی خەوتین و شەوێکی زۆر خۆشمان بردەسەر پاشان سواری گوێ درێژەکەمان بووین و بەرەو جێماڵی خزمانی خۆمان لە بەنی سعات بەڕێککەوتین مەسەلەکەم بۆ ئافرەتانی هاوڕێم گێڕایەوە و ئەوانیش وتیان وا دیارە منداڵێکی زۆر بە بەرەکەتت گرتووەتە خۆ ئەی حەلیمە حەلیمەش دەڵێت واللهی هەمان گوێ درێژ پێشی هەمویانی دایەوە ئەوان هیلاک بووبوون و دەیان گوت دەڕاوەستە لە سەرمان ئەرێ ئەوە گوێ درێژەکە نەبوو کە یەکەم جار لەگەڵتدا بوو دە ڕەحمێکمان پێ بکە و لەسەرمان بوەستە و پەلە مەکە هەر ئەوەندەی پێنەچوو تا گەیشتینە جێی خۆمان و واللهی جێگەیەک بوو کە هیچ زەویەک لە زەویەکانی خی گەورە بەو شێوەیە وشک و بیابان نەبوو مەڕەکانم هەر ئەوەندەی کە پێغمبەری خوا درودی خی لەسەر بێ هاتە ئەوێ ئێوارە دەهاتنەوە و هەر هەمویان تێر دەبوون و تێر لە وەڕیان دەخوارد و گوانیان پڕ لە شیر دەبوو. وەڵاهی هەموو مەڕەکانی خێڵەکەی خۆمان بە برسێتی دەگەڕانەوە و چۆڕە چۆڕ شیریان تیابوو. تاوایان لێ هاتبوو سەرسام بوون لەو باسە و تووڕە دەبوون لە شوانەکانی خۆیان و دەیانوت ماڵتان وێران بێ بچن لەو شوێنە بیلەوەڕێنن کە مەڕەکانی حەلیمەی تیا دەلەوەڕێت با وەک ئەوان تێر بن و گوانیان پەڕشیر بێت دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەورە بوو وەک منداڵێکی ئاسایی نەبوو، بەڵکو زۆر زوو خۆی گرت و زۆر وریا بوو، ئێمەش زۆر سوور بووین لەسەر ئەوەی کە لە ناوماندا بمێنێتەوە، چونکە دەمانزانی بە هاتنی ئەو ئێمە چ بەرەکەتێک ڕووی تێکردووین، کەشتی وامان نەبینیبوو بە خۆمانەوە، پاش ماوەیەک هاتینەوە بۆ لای دایکی و پێمان وت با کوڕەکەت هەر لە ناوماندا بێت، ئێمە دەترسین گەرمای شاری مەکە کاری تێبکات و نەخۆش بکەوێت، ڕێگەمان بدە تا بگەڕێتەوە ناومان و لامان بێت ئەویش ڕێگەی داین و هێنامانەوە بۆ لای خۆمان ژیانی پێغەمبەری خوا لە قورآن و فەرمودە سەل الله عليه وسلم و لە دوای هاتنەوەمان بە چەند مانگێک ڕووداوێک ڕوویدا ئەویش ئەوە بوو کە پێغەمبەر درودی خی لەسەر بێ لە ناو مەڕەکانماندا بوو ئەیلەوەڕاندن. لە پشت ماڵەکەمانەوە تەنها خۆی و کوڕەکەم بەیەکەوە بوون. ئەوەندەمان زانی کوڕەکەم گەڕایەوە بۆ ماڵەوە وتی، دوو پیاو پۆشاک و بەرگی سپیان لەبەردابوو، محەمەدی برامیان گرت و بە پشتا خستیان و سنگیان لەت کرد و پارچە پارچەی دەکەن. دەفەرموێت، من و باوکی بەپەلە ڕامان کرد. بینیمان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت دانیشتبوو. ڕەنگی تێکچوو بوو، پێمان گۆت چیت بینیوە؟ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە هەمان شێوە گێڕایەوە وتی، دوو پیاوی بەرگ سپی هاتن بۆ لام و منیان خست بە پشدا و سکیان لەت کردم و شتێکیان لێ دەرهێنام نازانم چی بوو، حەلیمە دەڵێت، ئێمەش گێڕامانەوە بۆ لای خێوەتگەکەی خۆمان و مێردەکەم وتی، حەلیمە! دەترسم ئەم کوڕت تێک چوو بێت. یان شەیتان دەستی لێوەشاندبێت تکایە زۆر زوو بیبینەوە بۆ لای دایکی و خزمانی لە مەککە حەلیمە دەڵێت ئێمەش زوو هێنامانەوە بۆ لای دایکی و ئەوش زۆر سەری سوڕما چونکە ماوەیەکی کەم لەم و پێش ئێمە داوامان لێکردبوو تا ڕێگەمان بدات بیبینەوە بۆ لای خۆمان دایکی وتی بۆچی بەم زوو هێناتانەوە چونکە ئێوە زۆر پێداگریتان دەکرد لەسەر مانەوەی لای ئێوە حەلیمەش وتی کوڕەکەمان بەخێو کردووە و خۆی گرتووە و ڕاسپاردەی خۆمان وەکو پێویست جێبەجێ کردووە ئێمە ترساین نەوەکو تووشی شتێک بێت بۆیە وا باشە هەر لای خۆت بێت ئەویش وتی قەت کاری تۆ بەم جۆرە نەبووە ڕاستم پێ بڵێت چیت بینیوە لەم کوڕە حەلیمە دەڵێت ئەوەندەی وت ناچاری کردم کە بۆی بگەڕمەوە منیش بەسەرهاتەکەم بۆ گێڕایەوە هەر بە خەیاڵیشیدا نەهات و بایەخی پێ نەداوتی ترسایت کە شەیتان دەستی لێ بۆشێنێت منیش وتم بەڵێ ئەوی ژووتی نەخێر واللهی شەیتان دەستی ناگاتە ئەم کوڕم و لە پاشە ڕۆژیشدا دەبێت بە کەسێکی بایەخدار چونکە من کاتێ لە سکمدا بوو بینیم لە خەومدا نورێک لێمەوە دەرچوو کە کۆشکە بەرزەکانی کیسرا و هەرقلی شامی ڕووناک کردەوە. بەسەرهاتی لەتکردنی سنگی پێغەمبەر درودی خوای لەسەر بێت ئەم بەسەرهاتە لە چەندین ڕیواەتدا هاتووە لەوانە یەک ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەوێ دەفەرمێت جبریل سەلامی خوای لەسەر بێ هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە کاتێکدا یاری دەکرد لە ناو منداڵەکاندا گرتی و دای بە زەویدا و لای دڵی لەت کرد و دڵی دەرهێنا و پارچە گۆشتێکی لێ دەرکرد و فڕیدا وتی ئەوە بەشی شەیتانە لە تۆدا پاشان دڵی شۆردەوە لە تەشتێکی ئاڵتوندا کە پڕ بوو لە ئاوی زەمزەم و پاشان خستیەوە جێ خۆی و بە یەکیەوە لکاندەوە منداڵەکان ڕایان کرد بۆ لای حەلیمە و پێیانوت محەمەد کوژراوە ئەوانیش چوون بۆ لای و بینیان پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ ڕەنگی تێک چووە ئەنەس ڕزای خوای لێبێ دەفەرمێت من جێگەی دوورینەوەکەیم دەبینی لە سنگیدا هەروەها لە ڕیواەتەکەی ئبن و ئیسحاقدا لە ثەوری کوڕی یەزیدەوە ئەویش لە خالیدی کوڕی مەعدانەوە دەگێڕێتەوە و دەفەرمێت هەندێ لە هاوڵانی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ پرساریان لە پێغەمبەر کرد وتیان ئەی پێغەمبەری خوا پێمان ڕاگەیەنە سەرەتای پێغەمبەرایەتیت چۆن بوو ئەویش فەرمووی من دوعاکەی ئیبراهیمی باوەگەورەم بووم و مژدەی عیسای برام بووم و دایکم بینی نورێک لێوەی دەرچوو کۆشکەکانی شامی ڕووناک کردەوە لە ناو کوڕانی بەنی سعدی کوڕی بەکردا دایەنگە بووم لەوێ بەخێو کرام کاتێ من و برایەکم لە پشتی ماڵەکەماندا مەڕمان دەلەوەڕاند دوو پیاو کە پۆشاکی سپییان لەبەردا بوو، هاتنە لای من و تەشتێکی ئاڵتوونیان پێ بوو کە پڕ بوو لە بەفر. پاشان منیان گرت و دڵیان دەرهێنام و کردیان بە دوو کەرتەوە و پارچەیەکی ڕەشیان لێ دەرهێنا و فڕێیان دا. پاشان دڵیان شۆردمەوە بەو بەفرە و سکیشیان شۆردم تا پاکیان کردەوە. یەکێکیان بەوی تریانی وت، بیکێشە بە دە کەس لە ئوممەتەکەی، واتە ئیمانی دە کەس لە ئوممەتەکەی. ئەویش منی کێشا لە دە کەسەکە قورستر بووم. پاشان وتی، بیکێشە بە سەد کەس لە ئوممەتەکەی، ئەویش منی کێشا لە سەد کەسەکەش قورستر بووم. پاشان وتی، بیکێشە بە هەزار کەس لە ئوممەتەکەی، ئەویش منی کێشا، من لە هەموویان قوروستر بووم، دوایی وتی، وازی لێ بێنە، ئەگەر بیکێشیت بە هەموو ئوممەتەکەی، هەر ئەو قورسترە. دوو. عوتبەی کوڕی عەبدی سولەمی دەفەرموێت، پیاوێک پرسیاری لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ و پێی وت، سەرەتای پێغەمبەرایەتیت چۆن بوو ئەی پێغەمبەری خوا؟ ئەویش فەرمووی، دایەنگا و ساوایەتیم لە بەنی سەعدی کوڕی بەکر بوو، من و کوڕێکی ئەو ئافرەتە واتە برای شیریم کاتێک لە ناو مەڕەکانماندا بووین خواردنمان لەگەڵ خۆماندا نەبردبوو، من بە براکەم وت بڕۆرۆ بۆ لای دایکمان و هەندێ پێویستیمان بۆ بهێنە. براکەم ڕۆیشت و من بە تەنیا مامەوە. ئەوەندەم زانی دوو باڵندەی سپی بەرەو لای من هاتن، وەک داڵ وابوون. یەکێکیان بەوی تریانی وت، ئەوە ئەوە؟ ئەویش وتی بەڵێ ئەوە. پاشان هاتن و منیان گرت و خستمیان بە پشت تا بەسەر زەویدا. سکیان لەت کردم و دڵمیان دەرهێنا و کردیان بە دوو پارچەوە. پاشان دوو پارچەی ڕەشیان لێ دەرهێنا و یەکێکیان بە هاوەڵەکەی تری وت. ئاوێکی بەفراویم بۆ بێنە ئەویش بۆی هێنا و هەموو ناوسکمی پێ شۆردەوە پاشان وتی ئاوێکی سەهۆڵاوم بۆ بێنە ئەویش هێنای و دڵمی پێ شۆردەوە دوای ئەوە وتی هێمنی و ئارامیم بۆ بهێنە ئەویش هێنای و پاشان ئەوی تریان پرژانی بەسەر دڵمدا دوای ئەوە یەکێکیان بە هاوڵەکەی تریوت بیدورەرەوە ئەویش دووریەوە و مۆری پێغەمبەرایەتی پیانا. ئەوی تر بەوی وت، بیکەرە لایەکی تەرازوەکەوە و هەزار کەسیش لە ئوممەتەکەی بکەرە لایەکەی تری. دەفەرموێت من بە چاوی خۆم تەماشای هەزار کەسەکەم دەکرد لە سەروو خۆمەوە. دەترسام کە هەندێک بکەونە خوارەوە بەسەرمدا. ئینجا وتی، ئەگەر بە هەموو ئوممەتەکەی بیکێشیت، هێشتا ئەم لە ئوممەتەکەی قورسترە. ئینجا هەردووکیان ڕۆیشتن و منیان بەجێ هێشت من زۆر زۆر ترسام و گەڕامەوە بۆ لای دایکم و پێم ڕاگەیاند ئەوەی بەسرم داهات بۆم گێڕایەوە ئەویش ترسا لەوەی کە من ئەقلم تێک چوو بێت و وتی پەنات پێدەگرم بەخوا دوای ئەوە وشترێکی ئامادە کرد و منی خستە پێشخۆی و لە دوای منەوە سوار بوو. بە ڕێکەوتین هەتا هێنامیەوە بۆ لای دایکم و پێی ڕاگەیاند و وتی، ڕاسپاردەکەی خۆمم بەجێگەیاند و هێنامەوە. پاشان بەسەرهاتی منی بۆ دایکم گێڕایەوە. دایکم بە لایەوە سەیر نەبوو. وتی من کاتێک لە سکم دابوو، ڕووناکییەکم بینی لێمەوە دەرچوو. هەموو کۆشکەکانی شامی. ڕووناک کردەوە مردنی دایکی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و گرتنە ئەستۆی لەلایەن باپیریەوە ئیبن و ئیسحاق دەفەرمێت عبدوڵی کوڕی ئەبوو بەک ڕزای خوای لێ بێ بۆی گێڕامەوە کە پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ دایکی بردوێتی بۆ لای خاڵوانی لە بەنینە جار بۆ سەردانی شاری مەدینە لە کاتی گەڕانەوەیاندا بۆ شاری مەکە لە ئیبوا کە ناوچەیەکە لە نێوان مەکە و مەدینەدا لەوێدا دایکی پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەفاتی کرد کە لەو کاتەدا تەمەنی شەش ساڵان بوو لە ڕیواەتی تردا هاتووە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەگەڵ ئوم ئەیمن و لەگەڵ خزمەتکارەکەیدا گەڕاوەتەوە بۆ شاری مەککە دوای ئەوەی دایکیان لەوێ ناشت پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە ساڵی ڕزگارکردنی شاری مەکەدا سەردانی گۆڕی دایکی لەو جێگەیەدا کرد وەک ئەبو هورەیرە دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەڕایەوە و گەیشتینە ئیبوا، لەوێ وشترەکەی ڕاوەستاند، پاشان چووە لای گۆڕێکی کۆن و زۆر گریا، کەس وەک ڕێز نەچوو تا بزانێت بۆ دەگری، تەنها ئیمامی عومەر نەبێت نزیک بۆوە لێی و پێی وت، بۆچی دەگریت ئەی پێغەمبەری خوا، تا ئێمەش بگرین؟ فەرمووی، ئەمە گۆڕی ئامینەی کچی وەهەبە. داوام کرد لە خوای گەورە کە ڕێگەم بدات داوای لێخۆشبوونی بۆ بکەم ڕێگەی نەدام، دوایی داوام کرد سەردانی گۆڕەکەی بکەم، خوای گەورە ڕێگەی دام. پاشان عەبدولموتەڵیب زۆر بە جوانی پێغەمبەری دروودی خوای لەسەر بێ گرتە خۆی، زۆر بەزەیی پیا هاتەوە و چونکە دایکی بەو شێوەیە ڕۆی و باوکیشی پێشتر بەو شێوەیە ڕۆی. ئێستا بێ باوک و دایکە و هەر خۆی تەنهایە، نە برای هەیە و نە خوشک. عەبدولموتەڵیب زۆر ڕێزی لێ دەگرت و بە جوانی سەرپەرشتی دەکرد. ئیبن ئیسحاق دەفەرموێت، عەبدولموتەڵیب گەورەی قوڕەیش فەرشێکی تایبەتی هەبوو لە ژێر سێبەری دیواری کەعبەدا، کوڕانی هەمووی بە چواردەوریدا لەسەر زەوییەکە دادەنیشتن. پێغەمبەری خوا، درودی خوای لەسەر بێ، بە منداڵی دەهات لەسەر فەڕشەکە دادەنیشت، بەڵام کوڕانی عەبدولموتەڵیب دووریان دەخستەوە. عەبدولموتەڵیب ئەگەر ئاگای لێبوایە دەیوت، واز لە کوڕەکەم بهێنن. وەڵڵاهی ئەم کوڕەم دەبێتە کەسێکی زۆر گەورە. پاشانەی هێنا و لە پەنا خۆیدا لەسەر فەڕشەکە دایدەنا، ڕێزی لێدەگرت و بەزەیی پیادەهاتەوە و دەستی دەهێنا بە پشتیدا و زۆر خۆشحاڵ دەبوو، بە بینینی ڕوخساری پێغەمبەر درودی خوای لەسەر بێ. نمونەیەک لە خۆشەویستی عەبدولموتەلیب بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ. کندری کوڕی سەعید دەیگێڕێتەوە لە باوکیەوە و دەڵێت، لە نەفامیدا چووم بۆ حەج، بینیم پیاوێک زۆر پەرۆشانە دەسوڕایەوە و تەوافی دەکرد بە چواردەوری کەعبەدا و دەیوت، ئەی پەروەردگار، محەممەدی سوارچاکی خۆمم بۆ بگێڕەوە، خوایە، ئەم چاکەیەم لەگەڵدا بکە. منیش وتم، ئەمە کێیە؟ وتیان ئەمە عەبدولموتەلیبی کوڕی هاشمە. هەندێک وشتری لێ ون بوو و کوڕێکی خۆی ناردووە بە دوایدا و هێشتا نەگەڕاوەتەوە. کوڕەکەش هەرگیز وا نەبووە دوا بکەوێت، بۆ هەر ئیشێکی ناردبێ زوو هاتووەتەوە. و دەفەرموێت ئەوەندەی پێ نەچوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ پەیدا بوو. وشترەکانیشی پەیدا کردبوو لەگەڵ خۆی هێنابوویەوە. کە عەبدولموتەلیب بینی پێی وت، کوڕم! خەمێکم بۆ خواردی هەرگیز لە بیرم ناچێتەوە وەک دایکێکی جگەرگۆشە چەند خەمی منداڵی خۆی دەخوات بەو شێوەیە منیش خەمی تۆم بوو بەسەرهاتی بحیرای ڕاهب ئیبن و ئیسحاق دەفەرمێت عەبدولمتەلیب لەسەر مەرگدا بوو کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێت تەمەنی هەشت ساڵان بوو سپاردی بە ئەبوو تاالب چونکە لە هەموو کوڕەکانی گەورەتر بوو، وە هەروەها ئەبو تالیب و باوکی پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەردووکیان لە یەک دایک و باوک بوون، عبدالمطلب ئەبو تالیبی بانگ کرد وەسیەتی بۆ کرد تا ئاگای لە کوڕەکەی بێت چونکە بێ دایک و باوکە تا زۆر چاک چاودێری بکات و بیباتە ماڵی خۆیان و ئاگای لێ بێت، ئەبو تالیبیش ئەم ئەرکەی بە جوانی لە ئەستۆی خۆی گرت. ابن اسحاق دەفەرموێت، ئەبو تالیب لە یەکێک لە گەشتەکانیدا ویستی بەرەو شام بڕوات، کاتێ ویستی دەربچێت و بڕوات تەماشای پێغەمبەری کرد و زانی ئەم منداڵە بێ دایک و باوکە بێ تاقەتە و زۆر دڵی بۆی نەرم بۆوە و بەزەیی پیا هاتەوە وتی، وەڵڵاهی دەبێ بە بێ ئەو نەچم بۆ هیچ شوێنێک و دەبێ لەگەڵ خۆمدا بیبەم بۆ ئەم سەفەرە. کاتێ گەیشتنە بوسرا لە نزیکی خاکی شام ڕاهیبێکی لێ بوو ناوی بوحەیرا بوو لە سەومەعەکەی خۆیدا بوو. زۆر شارەزایی لە هەموو نەسڕانیەت هەبوو و زۆر زانا بوو. ئەبو موسای ئەشعەری ڕەزای خوای لێبێ دەفەرموێت، ئەبو تالیب چوو بۆ شام و پێغەمبەری درودی خوای لەسەر بێ برد لەگەڵ خۆیدا لەگەڵ هەندێ لە پیاو ناوداران و ڕیش سپیانی قوڕەیش کە گەیشتنە جێگەی ڕاهیبەکە و بەرەو لای ئەو ڕۆیشتن تا پشوو بدەن، ڕاهیبەکە کە زانی ئەوان لایان داوە هات بۆ لایان و دانە بە دانە گەڕا بە ناویاندا و سەیری ڕوخسار و دەم و چاوی هەموویانی کرد هەتا گەیشت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دەستی گرت و وتی، ئەمە سەروەری هەموو جیهانە، ئەمە پێغەمبەری خوای هەموو جیهانە و خوای گەورە بە ڕەحمەت و بەزەیی دەینێرێت بۆ هەموو جیهان. هەندێ لە پیاو ناوداران و ڕیش سپیانی قوڕەیش وتیان، تۆ چۆن دەزانی؟ ئەویش وتی، کاتێک ئێوە هاتن لەو بەرزاییەوە بینیم دار و درەختەکان سوجدەیان دەبرد و سوجدەش نابن تەنها بۆ پێغەمبەرێک نەبێت، وە من دەیناسمەوە بەوەی کە مۆری پێغەمبەرایەتی لە ڕێکی پەراسوویدایە لە پشتیەوە وەکو سێوێک وایە. دوای ئەوە بوحەیرا گەڕایەوە بۆ سەومعەکەی، دەعوەتی کردن و پێغەمبەر دروودی خوای لەسەر بێ نەهات و خزمانی بەجێیان هێشت بۆ لەوەڕاندنی وشترەکان و ئالیف پێدانیان، دوای ئەوە داوای کرد کە ئەویش بێت بۆ دەعوەتەکە پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ هات و هەورێکی بەسەرەوە بوو سێبەری بۆ دەکرد کە کاتێ نزیک بووە لە قەومەکەی ئەوان هەمویان لە ژێر سێبەری دارەکەدا دانیشتبوون و ئەویش لەو لاوە دانیشت سێبەری درەختەکە لاچوو لەسەر ئەوان و چووە سەر پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕاهیبەکە وتی جوان تەماشا بکەن ئەها سێبەرەکە چۆن لە ئێوە تێپەڕی بۆ سەر ئەو پاشان ئەوان بە پێوە بوون و ویستیان ئەو جێگەیە بەجێبێڵن ڕاهیبەکە زۆر پاڕایەوە لێیان کە ئەو کوڕە لەگەڵ خۆیان نەبن بۆ شام چونکە ڕۆمەکان ئەگەر ئەو ببین و وەسفەکەی دەناسنەوە و دەیکوژن لەم قسانەدا بوون بۆ حەیرا ئاوڕی دایەوە و بینیوە چەکداری ڕۆمەکان هاتنە ئەو شوێنە ڕاهیبەکە دەست بەجێ بەرەو ڕویان ڕۆیشت و پرسیاری لێکردن وتی بۆچی هاتوون بۆ ئەم شوێنە؟ ئەوانیش وتیان، هاتووین چونکە پێمان ڕاگەیەندراوە کە پێغەمبەرێک لەم مانگەدا پەیدا دەبێت، هیچ ڕێگەیەک نەماوە کە چەندین چەکداری بۆ ئامادە نەکرابێت، ئێمەش هەواڵی خۆمان پێ گەیەنرا و هەندێ لە هەرە چەکدارە بەدین و چاکەکان بۆ لای تۆ نێرراوین بۆ گرتن و دەستبەسەرکردنی ئەو پێغەمبەرە. ئەویش وتی، هیچ کەسێکی سەرباز لە ئێوە چاکتر هەیە؟ وتیان، نەخێر ئێمە لە هەموویان چاکتر و پاکترین. ئەویش وتی، پێتان دەڵێم، ئەگەر خوا ویستی لەسەر شتێک بێت هیچ کەسێک لە خەڵکان دەتوانێت ویستەکەی بگێڕێتەوە؟ ئەوانیش وتیان، نەخێر، بۆیە ڕاهیبەکە وتی، بگەڕێنەوە، ئیتر پەیمانی لێ وەرگرتن کە جارێکی تر نەیەنەوە بەم ناوەدا. دوای ئەوە ڕووی کردە قوڕەیشەکان و وتی، داواتان لێ دەکەم، تو ئەو خوایە کامتان سەرپەرشتی ئەم منداڵەتان لە ئەستۆ گرتووە؟ ئەوانیش وتیان، ئەبو تالیب. پاشان بوحەیرا زۆر بە گەرمی پاڕایەوە لە ئەبو تالیب کە ئەم کوڕە نەبات بۆ شام و بیگەڕێنێتەوە. پاشان ئەبو تالیب، گێڕایەوە لەگەڵ ئەبوبەکر و بیلالدا، ڕاهیبەکە هەندێ لە ڕۆن و دیاری لەگەڵدا ناردەوە بۆ شاری مەککە.